والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين إمان داران وخوان أصاني برأي السلام ورحمة خواهي پروردگار لأيما وسرجم أهل قبل بي لأمتي محمد صلى الله عليه وسلم وتاری ئەم جومعەیەمان پشتیوان بە خوای تاک و تەنها و بێ شەریک بە ویستی خوای پەروەردگار تەواوکەری وتاری جومعەی ڕابردووە لەسەر باسی پاراستنی ژینگە لەبەرەوەی ژینگە گەورەترین بابەتێکە کە ضرورە زۆرجار باس بکرێ و مینبەری مزگەوتیش لێی بێبەش نەبێ لە وشیارکردنەوەی مسلمانان و ئەهلی ئیماندا جومعەی ڕابردوو هەندێ باسمان کرد لەسەر ژینگە، ئەمڕۆش ئیشاڵڵا هەندێکی تر باس دەکەین بە فەرموودەی خوای پەروەردگار دەست پێ دەکەین کە دەفەرموێ وفی الارض آیات للموقنین بەڕاستی لە زەویدا هەیە بۆ ئەو کەسانەی وردەبنەوانێ گەلێک نیشانە و بەڵگە و دەسەڵات و عەزەمەتی خوای پەروەردگار دەبینن ژینگە لە کۆندا سێ بنەمای هەبوو، یەکەمیان هەوا، دووەم ئاو، سێیەم خاک، ئەیانگوت دەبێ ئەم سێ بنەمایە پارێزگاریی لێ بکرێ، هەر وەختێ خەلەل لەم سێ بنەمایەی ژینگەدا دروست بوو، ئەوکاتە ژیانی مرۆڤەکان تێک دەچێ، تەوازونی ئەم ژینگەیە لار دەبێ، هەموو کەسێک بە زەرەری ژینگە زەرەرمەند دەبێ، کاتێ ژینگە پیس بوو بە تایبەت هەوا هیچ کەسێک نییە بڵێ من لەو زەرەرە خۆپارێزیم بۆ دەکرێ ئیلا پڕیشکێکی ئەو زەرەرە هەت ئەتگرێتەوە لەبەر ئەوە خوای پەروەردگار ئەم ژینگەی وا بە ئەمانەتەوە تەسلیم بە ئێمە کردووە کابێ وەکو وەرگرتنی ئەمانەتێک پارێزگاری لێ بکەین ئەوەندە بە ڕێک و پێکی ئەم سێ بنەما یەی کە لە کۆندا دەیان گوت هەر ئەم سێیەن بەڵام ئێستا زیاتر بووە هەوا ئاو خاک دابەش کراوە ئەگەر مرۆڤ زوڵم و ستەمی لێ نەکا باوەڕتان بێ ڕەم بێ لە سەتا هەشتای نەخۆشی لەم سەر زەوێدا نەمێنێ تۆ تەماشا کە خوای گەورە بە چ تەخدیر و جوانکاریەک بابەتەکانی دابەش کردووە هەر سەیری هەواکە ڕێژەی ئۆکسجین لە هەوادا لە سەتا بیست و یەکە ئەی ئەگەر ئەم ڕێژەیە لەم سەدا بیست و یەکە زیاتر بوایە ژیان چی لێدەهات؟ کیمیازانێکی بەریتانی کە پسپۆری کیمیای حەیاتیە کیمیای زیندەگی بە ناوی جیمیس لافلوک دەڵێت دڵنیا بن ئەی گرۆی بەشەر ئەگەر بێت و ئۆکسجین لە سەدا بیست و یەک نەبوویایە بەڵکو بە عەکسەوە لە سا بیست و پێنج بوویایە لە جیاتی لە سا بیست و یەک ئۆکسجین ڕێژەکەی لە هەوادا لە سەدا بیست و پێنج بوویایە ئەزانن چی ڕووی دەدا بە بچووکترین دەنکەش قارتەیەک لە هێڵی ناوەڕاستە گەورەترین دارستان گڕی دەگرت و لە جەمسەرەکانیشە ئەگەر ئاگرێکی بچکۆلە بکرایەوە زۆربەی ڕوەک و گژ و گیایەکان لە ناو دەچوون کەواتە بەشەر ژیانی نەدەما زۆر بە حەزەرەوە دەتوانی دەنکێش قارتە لێدەی بەڵام ئێستا لەم ڕێژەی ئێستادا خوای پەروەردگار ئۆکسجینی لە سا بیست و یەک داناوە لە هەوادا هەم یارمەتی سووتان دەدا هەم هەوای پێ هەڵدەمژی هەم لە خوێنا دەتوێتەوە پاشان توانەوەی گازی ئۆکسجین لەناو خوێنی مرۆڤە خوای پەروەردگار توانای توانەوەی گازی ئۆکسجین کە ژیانی مرۆڤەکانی لەسەر بەندە و ژیانی گیانەوەرانی لەسەر بەندە ئەگەر ئەو ڕێژەی توانەوەیە کەمتر بوویایە لەوەی ئێستا لە خوێندا نەدەتوایەوە لە خوێنا نەدەتوایەوە ئینسان زۆر بە گران هەناسەی بۆ ئەدرا خۆ ئەگەر بێت و زیاتر بوویایە، ئەو ڕێژەی توانەوەیە کە خوای پەروەردگار بۆ ئۆکسجینی دیاری کردووە لەوە زیاتر بوویایە، لە خوێندا ئۆکسجین زۆر دەبوو، ژەهراوی بوونی ئۆکسیدی لە خوێنەکانماندا پەنا بە خوا ڕووی دەدا. باشە بەڕێزان ئەم هەوایە، ئەم ئۆکسجینە عەقڵی هەیە، ژیری هەیە، خۆی مسەیتەرە بەسەر خۆیا لە سا بیست و یەک بێ، ڕێژەی توانەوەکەی لەم پلەیا بێ، بە بێگومان نەخێر، ئەی کێ ئەم کارە دەکا؟ اللە سبحانە وتعالی، بۆ ئەوەی کەوا ئەم ژینگەی هەوایی مرۆڤ پارێزراو بێ. پاشان وەرە سەیری خاک کە، ئەم خاکە ساڵانە پێویستی بەوە هەیە کیمیایی پێوە بکرێ، کیمیایی ئەوە ناڵێم کەوا فەردەکان بێنین لە کشتوکاڵ وەریگرین و خۆمان پێوەی کەین، ئەمەش باشە یارمەتیدەرێکە، بەڵام ئەی ئەو شوێنانەی کە دەستی مرۆڤی ناگاتێ، ئەی سەر شاخەکان و ناو دۆڵەکان، ئەی گژ و گیا بەهارییەکان، ئەوانە کێ کیمیاییان پێوەکا؟ خۆ جوتیار ناچێ لە ماڵی خۆی پارە بدا بە کیمیایی بچێ بۆ گوڵ و دەشت و دەرەیکە. ئەمە خالقی ئەرز و ئاسمانەکان ناهێڵێ ئەم خاکە بێ ناز بێ. لە ناو هەوادا گازە ناچالاکەکانی وەکو نایترۆجین لەگەڵ ئۆکسجینا یەک دەگرن، ئۆ توو لەگەڵ ئێنە گازی یەکەم ئۆکسیدی نایترۆجین دروست دەبێ. کاتێک کە لە هەوادا بڵاو دەبنەوە گازەکانی تری لێ دەنیشێ دەبێتە دۆمۆکسیدی نایترۆجین ئەگەر باران باری کاتێ بارانی ڕەحمەت لە ئاسمانەوە هاتە خوارەوە ئەم دووەم ئۆکسیدی نایترۆجینە لەگەڵ بارانەکە تێکەڵاو دەبێ دەبێتە ترشی نایتریکی ڕوون ئەوانەی کە زانستی کیمیا یان قوتابەکانمان لە کۆلیجی زانستی زانستەکان لە بەشی کیمیا ئەمە زۆر لایان بەرچاو ڕوونیە ترشی نایتریکی ڕوون لەگەڵ بارانەکەیا تێکەڵاو دەبێ کە هاتە ناو زەویەوە لەگەڵ پێکهاتەکانی ئەم زەویەدا یەک دەگرێ نیتراتی کالیسۆم دروست دەبێ کە بە چالاکترین خۆراکەکانی ڕوەک و گژ و گیا دادەندرێ یعنی ساڵانە زاناکان دەڵێن حەوسەت و حەفتا تەن لەو نایترۆجینە تواوە بەهۆی هەورە بروسکەوە دێتە زەویەوە ئەها هەورە بروسکە بە تایبەت لە بەهارا بۆیە ئاماژەی پێ دەکەم زۆر ڕوو دەدا جاری وایە شوانێکیش دەکوژێ مەڕێکیش دەکوژێ خانوێکیش هەڵدەوەشێنێ ڕەمبێ کەسێ بڵێ خوای پەروەردگار دەبێ ئەم هەورە تریشقەیە چ سوودێکی هەبێ بەڵام نەخێر ئەوە هەمووی ڕەحمەتی خوایە ئەو هەورە تریشقە زۆر بە توندی لەو زەویە دەدا لە ماوەی یەک چاوتروکانە لە زەوی ئەدا و دەشگەڕێتەوە بۆ ئاسمان بۆ ئەوەی ئەو زەویەی تۆ بەپیت بێ حەتا هەورە تریشقەی بەهاری زۆرتر بێ دڵنیابە ئەو ساڵە خاک بەپیتتر دەبێ ها قارچکەکان دێنە دەرەوە کە بەرهەمێکی خۆراکیە لە زۆربە وڵاتاندا پشتی پێ دەبەسترێ ئەم هەورە تریشقەیە سبحان الله لە بیابانا زۆر کەمە لە بیابانی لماویدا کەڕوەک و دار و درەختی کەمە زۆر کەم ڕوودەدا شوێک گژ و گیا و شاخ و دۆڵ و جەنگەڵستان و دارستان و بەرهەمی زراعی هەبێ زۆربەی کات ڕوو لەو شوێنە دەکا ئەها ئەڵێن لە کوێ مەڕی لێبێ هەورە تریشقە لێدا ئەوە نیشانەی ئەوەی لەوەڕگای باشە بۆیە هەوری تریشقە ئەوی دۆزیوەتەوە نەک لە مەڕەکە بدا لەبەرەوەی ئەوە لەوەڕگایەکی بەپیتە لەبەرەوەی ئەو خاکە بەهێزە باشە کێ ئەمری بە هەورە تریشقە کرد ئایا هەر لە خۆیەوە ڕوانی ئەم سەر عەرزە کوێ باشە هەورە تریشقەکە لێیدا و ئەم پەینە کیمیایی تێکا ساڵی حەوت سەد و حەفتا تەن کیمیایی نایترۆجینی بەسەر ئەم زەویا بە بەلاش بەسەر خەڵکا تەوزیع دەکرێ بەس ئەڵڵا سبحانە وتعالی بەس خالقی ئەرز و ئاسمانەکان ئێوە ژینگەکەت بۆ ڕاگرێ بە پاک و خاوێنی پاشان سەیری شێوەی ڕووی زەویکە جیاوازی پلەی گەرمی ڕادەگرێ. جیاوازی پلەی گەرمی لە هێڵی یەکسانی زەویدا لە ناوەڕاستی زەوی هەتا جەمسەرەکانی زەوی سەد پلەیە، لەوێ سەد بێ هەتا دەگاتە سفر لە مۆسکۆ لە سیبریا. لەو سەرەوە بۆ باشووری نەرویج ئەگاتەوە سفر جارێکیکە شەش مانگ ڕۆژی لێ هەڵنایە. ئەگەر بێتوو زەوی هەمووی ئاوا تەخت بوویایە بەڕێزان یەک ڕەشەبایەک لەم سەر زەویە بەردەوام هەڵیدەکرد کە لە یەک سەعاتا دە هەزار کیلۆمەتری دەبڕی. کەواتە یەک دار و درەخت و بەشەر و خانوویەک لەم سەر زەوێدا نەدەبوو. ئێستا زۆربەی هەسارەکان بۆیە ژیانی لەسەر نییە، ئەو ڕەشەبا توندەی هەیە، چونکە یەک پارچە تەختە، شاخ و دۆڵی نییە. کەواتە ئەوە هەمووی ڕەحمەتی خوایە دەیەوێت تۆ ژیانێکی ئارامت هەبێت، بۆیە ئەو ڕەشەبا توندە لە بەینت نەبا، ئەو شاخ و دۆڵ و بەرزی و نزمییە ناهێڵێ ئەوە ڕوو بدا. پاشان سەیری ئاو کە، بەشی سێیەمی ژینگە ئاوە، سێ لەسەر چواری ئەم زەوییە ئاوە. ئەم زەویە بیکە بە چوار کەرتەوە سێ کەرتی ئاو دایپۆشیوە سێ بەشی ئاو دایپۆشیوە بەڵام ئاوێکە کە ناخورێتەوە لە سوێریا لە تاڵیە لە بێکەڵکیە زرعاتیشی پێ ئاو نادرێ یەکێ بڵێ خوای پەروەردگار بۆ ئەمە هەمووی کانی شیرین نەدەبوو بۆ هەمووی وەکو کانیەکانی کوردستان و شاخەکان سازگار نەدەبوو بۆ ئەم ئاوە سوێرە لەبەرەوەی کە دەچنە دەر زەریاکانەوە ئەبێ ئاوی ڕوون لەگەڵ خۆیان نابەرن ئاوی خواردنەوە لەگەڵ خۆیان نابەرن لەو هەموو زەریا لە تینوە ناخنکێی ناخورێتەوە ئەمە هەمووی کاری خوایە بۆی ژینگە سەلامەت بێ یەکەم ئەگەر شیرین بوایە هەموو ئاوەکان بۆگەنی دەکرد ئاوی سوێر بەهۆی ئەو خوێیە بۆگەن ناکا دووەم مرواری و مەرجان لە ئاوی سوێرانە بێ دروست نابێ ساڵاها بە ملیارەها دۆلار خەڵک لەو زەریا و دەریانە لەو ئاوە سوێرە مرواری و مەرجان درو دەردێنێ ئەگەر ئاوی شیرین بۆیاتیا دروست نەدەبوو بۆی خەڵک لەو ڕۆژەوە سوودمەند بێ سێیەم، ئۆقیانووسەکان، ئەو هەموو ئاوە لەسەر زەویدا نەبوایە گەرما دەیسووتاندین، هەندێ شوێن لە گەرما دەتەقی، هەندێ لە سەرما ڕەق دەبۆوە، ئەو ئۆقیانووسانە ئەو تیشکی خۆرە هەڵدەمژێ، وەکو ئاوێنە دەیداتەوە بە جەمسەرەکان، ئەینا کەس لەم سەراوسەری زەویدا لە سەرمانا نەدەژیا، ئەو گەرمیی پێ دەبەخشێتەوە. سبحان الخالق سبحان اللە کە دەڵێی سبحان اللە لە تەزبیحاتا ئا ئەمە بێتەوە یادت پاک و بێگەردی بۆ تۆ پەروەردگارا کە ئەم ژینگەیە چۆن بۆ ئێمە دروست کردووە ئەمە جاران لە کۆنا زانایانی بواری ژینگە دەیانگوت سێ پێکەنەری هەیە ژینگە ئاو هەوا خاک بەڵام ئێستا ئەڵێن دوو پێکەنەری تری زۆر گرنگ هەیە کە مرۆڤ زوڵمیان لێ دەکا کە لەم جمعەیەدا ئیشاءاللە ئاماژەی پێ دەکەم زانستێک هەیە لە بواری ژینگەدا پێی دەڵێن بایۆدایڤێریستی، ناوە زانستەکەی بایۆدایڤێریستی واتە زیندەگی جۆری، الحیاة النوعیە، کە لەسەر دوو بنەما بەندە، یەکەم ڕووەک دووەم گیانەوەران. ڕووەک ئەو چڵە گیایە تا دار و درەختێک هەمووی ڕووەکە. زۆر گرینگە لە ئیسلامدا. پێغەمبەری ئێمە صلی اللە علیه وسلم ڕواندنی دار و درەخت، چاندنی گەنم و جۆ و نۆک و نیسک، پاراستنی چڵە گیایەک کە زوڵمی لێ نەکەی و پانی نەکەی و نەیپسڕوسکێنی و هەڵی نەکەنی وشکی نەکەی، دەفەرمێ وەکو ڕۆژوو و نوێژ و سەدەقە وایە، وەکو نوێژ و ڕۆژوو وایە ئەو دار و درەختەکە دەیچێنی. ئەها فەرموودەکەی پێغەمبەر صلی اللە علیە وسلم کە لە ادب المفرد امام بخاری و لە صحیح مسلمە هاتووە دەفەرمێ ما من مسلم یغرس غرسا ئەو یزرع زرعا هەر مسلمانێک ژن بیان پیاو کوڕ بیان کچ گەوریان بچوک زرعاتێک بچێنێت کشتوکاڵێک بچێنێت گەنمێک جۆیەک هەر دانەوێڵەیەک یان دار و درەختێک بڕوێنێ هەر نەمامێک بێ بەری هەبێ یان بێ بەر بێ دیاری نەکردووە دار و درەخت یان زرعات فیاکول منه انسان بە نەکیڕەیی هاتووە یەک مرۆڤێک لە بەرهەمی ئەو دار و درەختە یان لەو دانەوێڵە یان لەو گژوگیایی تۆی خوارد نافەرمی ئینسان مؤمن ئینسانێکی ئیماندار جوولەکەیەک گاورێک یەزیدێک بێبڕوایەک ملحیدێک کۆمۆنستێک هات لەو گژوگیایی خۆ تۆی خوارد ئەمجا نافەرمێ ئینسان صالح ئینسانێکی ساڵح تاڵحێکیش لێی خوارد دزێک هات دزی لێ کردی لە بێستانەکەت چوو لقەکەی شکاندەوانێ و قەیسەکەی شکاندەوانێ و بەرهەمەکەی ڕنی و زۆمیشی لێ کردی و ستەمیشی لێ کردی ئەو بەهیمەتون یان ئاژەڵێک هات خواردی گەنمت کردووە کابرا مانگاکەی بەرەڵا کردووە زەرەرێکی زۆر لێکەوتەوە ئەو بێزمانە ئەبوایە خاوەنەکەی وریابێ ئەو ستەمەی نەکردایە ئەو گەنمەی خواردووە لەو درەختەی خواردووە چۆلەکەیەک هات و لەو بۆڵە ترێ دەنوکێکی لێدا و تۆزێکی بە دونوکەوە ڕۆی إلا كان له به صدقه ئەو ئاژەڵە لەو سەر زەوێدا تۆ گەرمت کردو پاشەڕۆکەکەت بەجێ هێشتووە ها تۆ قەسەڵ و ئەمانە هەر بەجێ دەمێنێ کایەکەی تیا بەجێ ماوە مانگایەک بزنێک مەڕی ئەم و ئەو هی خۆت هی ماڵی خۆت چوتیا لە وەڕا سەیری ئەم مژدە گەورەیەکە چۆلەکەیەک پەڕەسێلکەیەک یەک چڵە پوشی برد و هێلانی پێ دروست کرد الا کان له به صدقە لە ڕۆژی قیامەتا لەسەر تای تەرازووی قێرانت دەیبینیەوە سبحان الله جا هیوا هەیە کاتە لە قیامەت ئەڵە خوایە خۆ من بەخوا نە نوێژ و ڕۆژی سنەتی ئەوەندەم بۆ کرابوو نە قورئانم دەزانی نە خوێندەوار بووم هەر خەریک بووی دەشت و دەر و کوشت و کاڵ و فەلاحەت و نەمام ناشتن بووم خوایە ئەو هەموو شاخە گەورە لە چاکە چییە خوا دەفەرمێ هەموو ئەو زرعات و کوشت و کاڵ و نەمامەیە کە لە دنیادا ناشتوتە فەسیلە واتە نەمامە خورمایەک کە پاشی بیست ساڵی کە سی ساڵی کە ئەمجا بەردەگرێ خورمای وایە پاشی پەنجا ساڵ بۆ خۆت دەمری تۆ بەرهەمی پێشوت خواردو ئەمجا نەوەکان بەرهەمی تۆ دەخۆن ئەو نەمامەت بەدەستەوە بوو وتیان دنیا شڵەژا و قیامەت هات لەو کاتە دەست سار نەبێتەوە فإن استطاع أن لا تقوم حتى يغرسها فليغرسها ئەگەر دەزانی فریا دەکەوی هەتا گڵەکەی بەسەرا دەکەیەوانە و قیامەتەکە نایە هێشتا هەر بینێژە و سارد مەبەوە هێشتا هەر بینێژە مەڵێ جا تازە بە بوە من چی یان ئەم خانوە بە جێ دڵم بە من چی تۆ بینێژە ئەگەر قیامەتیشی بەسەرا بێت تۆ ئەجری خۆتت بۆ نووسراوە لەبەرەوە بینێژە نەمامەکە پارێزە لە ئیسلامی ئێمەدا سبحان اللە ئەم دینە چ حەزارەتێکە بەس بەداخەوە خۆمان زوڵمی لێ دەکەین لە دینەکەش ستەم دەکەین بە ناوی دینەوە ئەچینە ئەو ئەوروپایە بە فلیم دەیبینین خەڵکێ خۆی گەشت دەکا و دەیبینێ ئەڵێ بەهەشتێکی سەر زەویە هەمووی سەوزاییە هەمووی ڕوەکە هەمووی دائاوەدانە هەمووی باخچە و ڕازاوە و پارک و حەدیقەیە دە وەڵڵاهی لە ئیسلامی ئێمەدا دەبێ قەبرەستانەکانیشمان کە شوێنی غوربەتە هەر پارک و حەدیقە بن پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕوحم بە قوربانی وێ بەلای قەبرستانێکا ڕۆیشت دوو قەبر تازە نێژرابوون دوو قەبر فەرمووی ئەم دوو گۆڕە سزا دەدرێن وما يعذبان في كبير لەسەر گوناهە گەورەکانیش سزا نادرێن نە قەتڵیان کردووە نە زینایان کردووە نە ڕیبایان خواردووە ئەی خۆشەویستی خوا بەس سزاکە لەسەر چی بێ ئەمما ئەحەدهما ئاماژەشی پێ نەکردن با نەیانشکێنێ فەرمووی یەکیان دوو زمان بوو، لە لای ئەم قسەیەکی دەکرد، لە لای ئەو قسەیەکی دەکرد. دوو ڕوو بوو، قسەهێن و قسەبەر بوو. پەنا بە خوا چەند خێزان ڕۆژانە هەڵدەوەشێ، چەند برادەر لە یەک دەبێ، چەند ئەولاد و دایک و باوک لە یەک دەترازێ لەبەر پێناوی قسەگێڕەوەیەک. کابرا ڕقی هەستاوە قسەیەکی کردووە. دە تۆ مەیگێڕەوە، لە دڵی سارد دەبێ تەوانە دوای ئەم شتە کۆتایی پێ دێ. کە تۆ نەقڵی قسەکەت کرد فیتنەیەکی لێ دروست دەبێ. پەیوەندییەک دەپچڕێ. ئەو کەسانەی قسەهێن و قسەبەرن وەڵڵاهی سزای گۆڕیان تووش دەبێ پەنا بە خوا. خۆشەویست. ئەو ڕەحمەتەن للعالمینە ئا لەوێدا خەمی ئەو دوو گۆڕەی بوو چاوی ورد کرد دەوانێت لە قەدارێک هەبوو دوولک بوو دوولکی لێبوو بۆوانێ هەڵی گرت و لە ناوەڕاستەوە قەڵاشتی و هەر یەکەی لەسەر قەبرێکیان ڕوان وتیان ئەی خۆشەویستی خوا بۆ ئەمەت کرد فەرمووی لعله ان يخفف عنهما ما لم ييبسا داواکارم و ڕجام وایە لە خوا تا ئەم دوو درەختە سەوز بن خوا عەزاب لەسەر ئەم قەبرە سووککە سبحان اللە قەبرەکەت ئەگەر خۆش دەوێ مەچۆ کاشی ڕێژی بکە ئێمە دەچین کام کاشی گران بەها و چەتر و ناڵە بارانیشی لێ بدرێ واللهی ئەوە دڵسۆزی نییە بۆ مردوەکەت دڵسۆزی ئەوەیە وەرە لەم سەراو سەرەکەیەوە نەمامی لەسەر بنێژە سەتڵی گوی لەسەردانێ بۆی کەسێک کە چوشە گۆڕستان ئەو دیمەنە جوانەی بینی ئاسوودە یەک بەدڵ و دەرونی دادێ ئەبێ خاکی مسلمان قەبرستانەکەشی پاک و حەدیقە و سەوزایی بێ ژینگە پارێزی بێ سبحان الله لە عەزەمەتی ئەم دینە هەموو ڕۆچێک بەشی سێ کەس ئۆکسجین دەداتەوە بەشی سێ کەسی CO2 گازی دوانەوەکسیدی کاربۆن کە ژەهر ناوێ هەڵدەمژێ بۆیە لە وڵاتانی پێشکەوتوودا کاتێک کە جادەیەک دروست دەکەن بەڕێزان ئەوە ئێمە ئیشاڵڵا لە وڵاتی ئێمەش وای لێدێ ئەو تەسمیمە دەگیرێ کە جادەیەکی دووسایی دروست دەکەن هەموو بەینی جادەیەک ئەم سایدە لەگەڵ ئەوە ئەبێ هێڵێکی ناوەڕاستی هەبێ مەترێک مەتر و نیوێک هەبێ لەو ناوەندەیە بەڕێزان ئەوان پێش ئەوەی جادەکە قیرکەن شۆستەیان کردووە تێکەڵە ڕێژیان کردووە کوتاویانەتەوە نابێ قیری لێ بکرێ هەتا نەمامی لێ دەڕوێندرێ نەک چیمەنیش چونکە چیمەن زۆر دۆم ئۆکسیدی کاربۆن هەڵنامژێ ئۆکسجین ناداتەوە یەک دارێک بە درەختێک بەقەدەر 20 مەتر چیمەن ئۆکسجینی پاکمان پێشکەش دەکات دێنن هەمووی دەکەن بە داڕێژ دارەکە دەبێت بڕوێ دڵنیا بن کە ڕواوە قەد و پەل دەرکە جوان سەوز ببێ ئەمجا دەبێت قیر بکرێ بۆ ئەمە بۆی کە سیارەیەک ڕۆی یەکسەر دژەکەی ئامادە بێت کە دووکەڵەکەی دەردا ئەم درەختە بینێژێ بیمژێ و نەهێڵێ بچێتە گەرووی کەسێکەوە ئەها چاو لێ ژینگە چەند موهیمە با جادەکە جارێ بمێنێ هەتا درەختەکە ئەنجام دەدرێ ئێستا ئێمە کابرا جاری وا دەچێت درەختەکە ڕواوە عەیبی نیە فەقیر ئەچێ یشکێنێتەوە وازانێ حکومەت بەوە دەڕوخێ ئەبە خۆت ئەڕوخێنی ئەبێ پێش وەی سارەکە لێخوڕی هەوڵدەی نەمامێک ناشتبێ ئەمجار ژینگەکەت سەلامەت دەبێ لە حەجا مامە حاجیەکان خوای گەورە حەج بە نسیبی هەموو لایەکمان کا لەسەر خێر ئەزانی لە حەجا لە کاتێکا تۆ لە ئیحرامای ئەگەر دەست بەری یەک چڵە گیایەک هەڵکەنی یەک دڕکێک بشکێنیتەوە یەک لە قەدارێک بشکێنیەوە ئەبێ غەرامە بکرێی ئەزانی ئەبێ غەرامە بکرێی ئەگە مێرولەیەک باڵندەیەک چۆلەکەیەک تەیرێک توارێک کۆترێک بکوژی ئەبێ غەرامە بکرێی بەڵام حکومەت غەرامەت ناکا سەیری ئەم یاسای ئیسلام کەن لە یەک شوێنا هەیە کە خۆت دەبێ خۆت غەرامەکەی لە هەموو جیهانی پێشکەوتووی ئەمڕۆدا کاتێک کە سەرپێچیەکت کرد حکومەت غەرامەت دەکا لە ئیسلامدا یاسایەک هەیە خۆ غەرامەکردن ئەبێ خۆم خۆم غەرامەکەم بەبێ ئەوەی کە زاگای لێم بێ ئەویش ئەوەی ئەبێ حەیوانێک سەربڕی لە تۆڵەی ئەوەدا ئەینا خوا حەجەکەت لێ وەرناگرێ هەزارەها کیلۆمەترت بڕیوە، سواری تەیارە و سەیارە بووی، گەرما و سەرما، بەجێهێشتنی مناڵ، پارە جوانەکانی خۆت، سەرف کردووە، چونکە لقی دارێکت بە ناحەق شکاندۆتەوە، کۆترێک چۆلەکەیەکت بە ناڕەوا کوشتووە، خوا ئەو حەجەت لێ وەرناگرێ، هەتا غەرامەکەی نەدەی. حەیوانە سەربڕیو هەر فەقیر و هەژار بیخۆن و دوعا بکەن بڵێن خوایە لە فڵان کەس خۆش بە. سبحان اللە ئەبێر ژینگە پارێز بی لە حەجا لەو مەوسیمەدا جا ئەو هەموو عالەمە هەر یەکی یەک کۆتری بکوشتایە ئەو هەموو کۆترە لەوێ دەبینی کەچی سەیری کە هەمووی ئەمینە لە ئینسان هەدا بێ درەخت ئەمین بێ ئەبێ کۆترێک چۆلەکەیەک مێرولەیەک لێت ئەمین بێ نابێ بیکوژی وای مامە حاجەکە کە هاتەوە فێری ژینگە پارێزی بێ نەک کە لە حەج گەڕایەوە ئەمجا دار و درەختی خەڵک هەڵکەنێ لەبەرئەوەی لە حەج با حاڵی ببین یەکێ لە دەرسەکانی حەج فێربوونی ژینگە پارێزیە ڕێزگرتنی دار و درەخت و کۆتر و چۆلەکە و باڵندەکانیشە لە ئیسلامە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی ڕۆژێک هەر کەسێک خەڵکی نائاگادار بن ئوممەتەکەم یەک چۆلەکە بە ناحەق کوژێ دەماچەیەکی پێوەنێ تیرێکی پێوەنێ یاری ئاگرینەکانی پێوەنێ بەردێک دار لاسیکە قۆچەقانێکی پێگرێ و چۆلەکەکە بێنێتە خوار و سەیریکە سەرەکەی لێکاتەوە فڕێیدا نەیخوا محتاجە زۆر برسی تەقەی ناکا بەڵام زۆر برسی نەبێت نابێت ئەو چۆرەکەش بڵێ سەربڵینی لەسەرە لێی گەڕێ چونکە تۆ پێویستیت بەوە نییە گرانی نییە مریشکت لەبەر دەستایە گۆشتی ئاژەڵی ترت لەبەر دەستایە کەوا لە کێڵگەکانە بەخێو دەکرێت ئەوە لێی گەڕێ با بمێنێتەوە ئالەو حاڵەتاندا خۆشەویستی خوا فەرمی واللهی ئەو چۆلەکەیە بە زمانی حاڵی خۆی لە خزمەت خوادا شکاتت لێ دەکا ئەڵێ یا ئیلاه العالمین منی بە ناحەق سەر بڕی و لە ناوی بردم و کوشتمی بەبێ ئەوەی پێویستی پێم بێ چۆلەکەیەک، بەڵێ چۆلەکەیەک، کرمێک لەم سەر زەویە زیاد نییە، بۆیە هەڕەشەکە وا توندە، زیاد نییە، کە لە ناوت برد یان نەوعەکەی کەم بۆوە، ئیللا سەیر دەکەی ژینگەکە تێک دەچێت. لە وڵاتی چیندا، لە زەمانی ماوتسیتۆنگدا خەڵکی هاواریان بۆ دامودەزگا شارەوانییەکان و حکومەت برد، وتیان چۆلەکە دەغڵ و دانمانی نەهێشت، چۆڵەکە چۆلەکە هەرچی دەق بوو دامانە خواردی بەڕاستی چۆڵەکە زیانیشی هەیە یعنی سێکیت لە شوێنێک دەدا نایهێڵن ئەو حکومەتە بڕیاری دەرکرد مناڵی لێ هاندان بە دار لاسیکەوە هەر کەسێ دە چۆلەکە بکوژێ بۆن منە دۆلارێک لێدەینێ خەڵک دەستی کرد بە چۆلەکە کوشتن بە فەردە ئەیان بر بۆ حکومەت فڕێ دەدرایە دەریاو ئەمانەوە وەختێ زانیان چۆلەکە نەما دانەوێڵە زۆر گەشەی چاکی کرد وتیان ڕزگارمان بوو ساڵی داهاتوو سبحان الله کرمێک لەو زەوێ پەیدا بوو گەنمەکە چەکەرەی دەکرد داتە دەرەوە دەیقەتاند نەیهێشت دەنکە گەنمێک لە وڵاتی چینا بڕوێ ئەو کرمە ئەمجا دەوڵەتی چین بۆی مەعلوم بوو کە ئەو چۆلەکەیە ئەو کرمەی دەخوارد ئەگەر دوو سێ دەنە گەرمیشی دەخوارد کرمەکەشی دەخوارد لە وڵاتی هۆنگ کۆنگەوە بە پارەیەکی یەکجار زۆر ئەمجا چۆلەکەیان هێنایەوە بۆ وڵاتی خۆیان ئەمجا دەیگوت هەر کەس یەک چۆلەکە بکوژە غەرامە یەکەم و ئەو کرمە لەناو بەرێتەوە بەڕێزان ئەمە هەمووی تێکهەڵ کێشێکی زۆر عەجیبە خوا لە قورئانا دەفەرمێ وخلق كل شيء فقدره تقديرا سەرمازەڵەیەکیشن نییە چونکە زەرەری لە تۆ نەداوە نەهاتۆتە ناو بەرد دەرکەت پێ بگرێ لە دورگەی جامایکادا ماری ژەهراوی زۆر بوو حکومەت بڕیاری دا باڵندەی سکرتیر بێنێ باڵندەیەکە هەر کە مار لە لە کیلۆمەترێک بە حەواوە مار دەبینێ لە ناو گیا دەیبینێ یەکسەر قەپ بەسەریا دەکا و دوو سێ جای ڕادەوەشێنە مارەکە دەکوژێ ئەو باڵندان هێنا لە وڵاتانەوە کڕیان و پەرەیان پێدا هەرچی ماری ژەهراوێ لە ناوی برد سبحان الله وەختی خەڵک بە خۆی زانی جرجی ژێر زەوی هاتە دەرەوە ئەمجا خەڵک لە ناو ماڵ و حاڵیشا نەک کێڵگا لە ترسی جرج حاڵی نەبوو. حکومەت ئەم جارە پیلانێکی دانا ئاژەڵی مانجوستی هیندی هێنا کە ئاژەڵێکە لە جرج گەورەترە و لە پشیلە بچووکترە بۆی جرجی دەخوارد و جرگەکانی دەخنکاند. جرج نەما ئەم ئاژەڵە وا زۆر بوو ئەمجا دەیان خۆزگەمان بمەرە ژەهراویەکان کا. ئەمجا دەرمانیان بەوان داکرد سەیرکەن کشتوکاڵەکە زەرەدی کرد یانی یەک پیلانی ئەم خوای پەروەردگارە لەم سەر زەوێدا پلانەکانی دەستکاری بکەی ژیانت تێک دەچێ ئەمە ژینگەیەکە هیچی خوا بەبێ حکمت خەڵقی نەکردو ئەو مارە نەبێ جرج دەتخوا ئەو جرجە نەبێ مشک دەتخوا ئەو مشکە نەبێ کرم دەتخوا هەمووی ئەبێ لە شوێنی خوا هەبێ لێگەڕێ با بە شێوەیەک بڕوا لە وڵاتی بەنگلادش هیوا هەیە دڵە باشە بۆ بۆق ناخورێ باشە بۆ بۆق نەخۆین نەخێر لە ئیسلامە بۆق بۆ خواردن دانەنراوە، بۆق ژینگە پارێزێکە ناهێڵێ مێشوولە و کرم و حەشەراتە زیانبەخشەکان زیانت لێ بگەیەنن. وڵاتی بەنگلادش نا لە سلێمانیش فەقیرە و بەنگلادشی و شتانە دەچن بۆ وڵاتان خزمەت دەکەن کۆمپانیا دەیانفرۆشێ. ئەوەندە هەژار بوو پەنای برد بۆ فرۆشتنی بۆقەکانی لە ئەڵمانیا، لە نەمسا، لە فەڕەنسا وتیان ئێمە بۆقمان دەوێ، لە سویسراشەوە. دەرمانیان دەڕشان خەڵک ئەمجا پێی نەخۆش دەبوو لەبەر ئەوە زۆر بە ناچاری حکومەت بە پارەیەکی یەکجار زۆر نەردی بۆقەکانی و کڕیەوە جارێکی تر وتی بۆقەکانم بۆ بێننەوە چونکە ئەم بۆقە بەبێ حیکمەت خەڵق نەکراوە ئەم بۆقە گۆشتی ناخورێ بەڵام ژینگە پارێزە حتا پێغەمبەری خوا سەڵسەم لە حەدیسی صحیحا دەفەرمێ خۆشەویستی خوا بە سەحابەکانی فەرمووی تکاتان لێ دەکەم تکاتان لێ دەکەم بۆق نەکوژن بۆق نەکوژن بۆ خۆشەویستی خوا چونکە ژینگە پارێزە چونکە ژیانی تۆ بۆ بۆقەوە بەندە لە هەڵەبجە لە شانزەی سێ هەشتا و هەشتا کاتێک کە ئەو کیمیایە بەسەر خەڵکی بێتاوانی شارەکەماندا ڕژا ئەو خەڵکە شەهید کرا وەختی سەرەتای بەهار بوو لەقلەقەکان هاتبوونەوە هەرچی لەقلەق و چۆلەکە و باڵندەکان بوو زۆری لەناو چوو بەڵام چونکە هێشتا لەو منتیقەی کوێستانە و ساردە مارەکان لە ژێر گڵا بوون هێشتا سڕیان مابوو نهاتبوونە دەرەوە بەڵام باڵندەکانی کوشت کیمیایەکە بەدەرەوە بوون. لەو کاتەدا دوو ساڵی دوای ئەو کیمیابارانە ئاماری خەستەخانەکان تەماشاکە لە سنووری هەڵەبجە و شارزوور و سلێمانیدا مارپێوەدان حەشری بە ئینسان کردووە. بۆ؟ چونکە لەق لەق و چۆلەکە و باڵندەکان نەماتبوو کرمە مارە کرمەکان و مارە گەورەکان بخوا زیادەکەی لەناو بەرێ، بەرامبەرەکەی نەمابوو مار زیادی کرد. ئەمجا بە موکافەحەیەکی زۆر و هێنانەوەی باڵندەی لەقلەق و ئەوانە هەتاوەکو ڕێژەکەی وەک خۆی دەکرایەوە بۆیە لە قورئانا ئەم ئاماژە گەورە کراوە دەفەرمێ هیچ زیندەوەرێک لەم سەر زەویە زیاد نییە لەو کاتەدا کاتێک کە تۆفانی نوح هەڵدەکات جا زۆربەی علەما دەفەرمون جیهانگیری بووە هەندێکیش دەڵێن ئیقلیمگیر بووە بەڵام وا ئەزانم ئیقلیمگیری ڕاستتر بێ واتە سەر تەواوی ئەم کوڕەی زەویە ئاو نەیگرتووە بەس ئەم ئیقلیمەی ڕۆژهەڵاتی ناوەڕاستی گرتووە چونکە ئاسارەکانیش وا دەردەکەون کە تۆفانی حەزرەتی نوح هات دوای ئەو هەموو داوە و بانگەوازە خالقی ئەرز و ئاسمان فەرمی کەشتێک دروستکە لە ژێر چاوەدێری ئێمەدا حەزەتی جوبریل نەخشەی کەشتەکەی دابوو بە حەزەتی نوح دار دەبڕدرا و کەشتێکی زۆر عەزیم کەشتی نوح ئێستاش ئاسارەکانی لەسەر شاخی جوودی کە لە کوردستانی خۆمانە ماوە کوردستانی تورکیا لو كاتدا حتى إذا جاء أمرنا وفارت النور خواني شانيك بحزتي نوح فرمو فموي فارأى التنور ما بس يوانين تندوري ماوان التنور بمعرفيه هاتو بألف لام تعريف نانواي شاركتان لك كاتا پرد بلاو نانەوایەکی گەورە گەوریان هەبوو تەندورەکە زۆر عەزیم و گەورە بوو نانەوا نانی لێ دەفرۆشت ئەو زەمەنە نانەوا هەبووە لەو کاتەدا خوا فەرمووی کە ئاو قوڵپی ئاو لە تەندور و گڕی گەرمە هاتە دەرەوە نیشانەی ئەوەیە خێرا سواری کەشتێکە بن سبحان الله ڕۆژێ چاوەڕێیە حەزەتی نوح کەشتی تەواو بۆ ئامادەیە گەغافرەکان گاڵتەی پێ دەکەن وان لەسەر ئەرزی وشکا کەشتی دروست دەکا نیشانەی ئەوەیە نوح تێک چۆ شێت بووە فەمووی ڕۆژێ گاڵتەتان پێ دەکەینەوە ئەم گاڵتە پێکردنەتان بەسەرەوە ناچێت لەو کاتەدا سبحان اللە خەبەر هات وتیان تەندوری شارەکە فڕنەکە پڕ بوو لە ئاو لە گڕەی گەرما ئاو هاتە دەرەوە لە ژێرەوە حەزەتی نوح فەرمی سەرکەون ئا لەو کاتەدا قل نحمل فيها من كل زوجين اثنين ئەی نوح نەڕۆی کەشتەکەت بەگەڕ نەخەی حتا لە کولی زیندەوەرێک دوان بار نەکەی لە نێرومەیەک لە مار لە جرج لە مشک لە چۆلەکە لە کۆتر هەمووی من کولی زەوجینی هەموو زیندەوەرێکی سەر ئەم زەویە جووتێکی لێ هەڵگرە ئا لەو کاتەدا ئینسان ئێمە بووینە لەمانە بمانوتە خوایە جا ئینسان لە دەست دوو پشک بۆ ڕزگاری نەبێ دوو پشکەکان بار مەکەن مارەکان بار مەکەن گورگ و چەقەڵ و ڕێویەکان بار مەکەن با خەڵک ئاسوودە بێ لە دەستیان وانە با بخنکیان با زەوی پا بێتەوە ئەوەی کە دەمێنێتەوە هەمووی سوود بەخشەکان بێ هەر مەڕ و بزن و ماڵ و ماڵات بێ با هەنگەکان بن با مێش نەمێنێ خوا فەرمووی مێشیش بارکە سبحان اللە بۆ دەبێ ئەم ژینگەیە ئەگەر وا نەبێ سەرگەردان دەبێ جارش کە کە هاتن لەسەر شاخی جودی ئەبێ مارود و پشکەکانیش بڵاو ببنەوە چونکە ئەگەر بێت و ئەوان نەبن ژیانم نابێ ئەینوە سبحان اللە و ئەهلەکە ماڵ و منداڵەکەش سەرخە إلا من سبق عليه القول إلا ئەوەی تا ئێستا کافرە وەکو ژنەکەی و کوڕەکانی ومن آمن، ئیماندارانیش، وما آمن معه الا قلیل، بەڵام خوا دەفەرمێ ئیماندارانی چی کەمێکی زۆر کەم نەبێ نۆ سەد و پەنجا ساڵ دەنگ بانگەوازی شەو و ڕۆژی بۆ کردن کەمێکی کەم پڕی کەشتێک موسڵمان نەبوون خەڵک سبحان اللە لەو کەمە کەمە لە خاکی کوردستانەوە جارشکە زیندەوەر بڵاو بۆوە و مرۆڤ جارشکە گەشەی کردەوە بەڵێ خۆشەویستان هەرچی لەم سەر زەوێدا تۆ دەیبینی عەزەمەت و گەورەی و دەسەڵاتی خوا دەبیندرێ هەمووی هاوکارییەکە ئەم ژینگەیە وەڵڵاهی ئێمە بەس ئەوەمان بەسە بۆی کە سەری بەندایەتی بەرامبەر بە پەروەردگارمان دانەوێنین خۆشەویستان هاوکاری لە نێوان گیانداراندا هەیە ئەوان هاوکاری یەک دەکەن و پێمان دەڵێن ئەی مرۆڤەکان ئێوەش هاوکارمان بن ئێوەش هاوکاری یەکتر بکەن دۆڵفین دۆڵفین کە زۆر دۆستی مرۆڤە کە لەناو دەریادایە ئەم دۆڵفینە سبحان الله بەچکەی دەبێت گەرادانانە وەکو ئافرەت تەشبیه نەبێ ئاوا سکی دەبێ حامیلە دەبێ و بەچکەکە لە سکیا هەڵدەگرێ سبحان اللە زاناکان دیقەتیان داوە و کامێرایان خستۆتە سەر ئەو دۆڵفینە حەملە حامیلەیە دووگیانە مامانێکی ئافرەت لەلایەتی دۆڵفینێکی ئافرەت بە دەوریا دێ و دەچێ و خەریکیەتی و لە ئەندامانی زاوزێی نزیک دەبێتەوە تا بەچکەکەی لەدایک دەبێ پاشان هەموو خێزانی لێی کۆدەبنەوە خەریکی بەخێوکردنیان بەچکەیان لەناو ئەو ئاوەدا شیری ئەداتێ سبحان اللە شیرەکە لەگەڵ ئاوەکە ناچێتە دەمی دۆلفینەکەوە اللە اکبر ئەم خالیقە چ عەزەمەتێکی هەیە لەناو ئاوا مناڵ لە دایک دەبێ شیریش دەخوا ئاویش ناچێتە دەمیەوە بۆی شیرەکە ئیستفادە لێ بکا زانای بەناوبانگ کینیز وکر لە گەشتی ئەفریقیادا دەڵێ لە دەشتەکانی هایتیدا بینیم ئاسک و کەریک وەحشی بەیەکەوە هاوکاریەکیان دەکرد ئاسک خۆشڕەوە زۆر تیژ دەڕوا. کەریش دەنگی بەرزە. کەری شێوی. ئەڵێ ئاسکێکیان دادەنا وەکوو حەرەسیات بۆی کە پڵنگ و شێرەکان هاتن پەلاماریان دان. ئاسکەکە لە دوورەوە ڕای دەکرد. دەنگەکەی دەگەیاند بە حەرەسی دۆم کە گوێدرێژەکە بوو. بۆی ئەو خێرا زەڕڕێ بکات چونکە ئەو ئاسکەکە دەنگی نەدەگەیشتە ئەوان. هاواری بۆ نەدەکرا بەڵام دەیزانی کەرەکە دەنگی بەرزە. یەک زەڕڕەی دەکرد هەموو ڕایان دەکرد. دەیگوت مەترسیمان لەسەرە وا دوژمن هێرشی هێنا. سبحان اللە ئاسک لەگەڵ گوێدرێژی کێویدا ئیتیفاقیە دەکا بۆ پاراستنی کە نەفەوتێن هیچیان نەفەوتێن ئەڵێ وەڵڵاهی بینیم فیل و زەڕافە هاوکاری یەکتریان دەکرد لە دوژمن خۆیان دەپاراست بۆ فیل گوێی گەورەیە گوێشی زۆر سووک و بەهێزە زوو گوێ بیستی شت دەبێ بەڵام زەڕافە ملی درێژە و چاوی تیژە بەڵام گوێی کزە ئەو بەڵام فیل چاوی کزە، گوێی بەهێز، گوێی زل، چاوی کز، زەڕافە بە پێچەوانەوە، ملی درێژ، چاوی تیژ، گوێی کز. ئەم گوێ کزە و ئەو گوێ بەهێزە، ئەو چاو کزە و ئەو چاو بەهێزە ئیتیفاقیان کردبوو بۆ ئەوەی خۆیان لە دوژمن بپارێزن. سبحان الخالق. ئەمانە هەموو پەروەردگار نیشانمان دەدا و هیچی زیاد نییە. ماسی هەیە بە قەدەر یەک پەنجەیە، لە پەنجە گەورەیەک سبحان اللە زیاد ناکا. لەو پەنجە گەورە زیاتر ناکا. وتیان یەکەمجار بێدینەکان دەیانگوت جا باشە خوا ئەمەی بۆ دروست کردووە نە گۆشتی دەخورێ نە بە کەڵکی هیچ دێ ئەم قەزەمە بۆ چی باشە ئەوە بەقەدەر یەک پەنجە ماسییەک بەڵام زاناکان جا ئەوانەی زانان لە خوا ترسن چونکە بە عیلم شتەکان دەدۆزنەوە بینیان ئەم ماسییە کە بەقەدەر یەک پەنجە زیاتر گەورە نابێ لەناو دەریا و زەریاکاندا ئەچێتە کونە بەردی زۆر گەورەوە کونی وا هەیە زۆر قووڵە بە کامیرە ڕوانیویانە پڕە لە حەشەراتی زیان بەخش هیچ ئامێرێک ناچێت لەوێدا ئەوە پاکاتەوە ئەم ماسیە خوا بۆ ژینگە پارێزی ژێر ئەو دەریا و زەریا دروستی کردووە ئەچێتە ئەو کونەوە ئەو حەشەرە زیان بەخشە خۆراکی ئەوە خوا ئەبەس ئەوی پێ بە عەتا کردووە ئەوە دەخوا خۆشی تێر دەکا و ئەو کونەش پا دەکاتەوە چونکە هیچ ئامێرێکی پاکەرەوە ناچێتە ناو کونەوە ئەگەر ئەم ماسی گەورەتر بووە ئەوی پێ پا نەدەکرایەوە سبحان اللە ئەم ژینگەیە چەند بە پەروەردگار بە جوانی تەسلیمی کردووین دەبا ئێمەش با ئێمەش بیپارێزین خۆشەویستان مەڵێ هیچ ئاژەڵێک زیادەیە وەڵڵاهی هیچی زیادە نییە ئەگەر زیانێکیشی لێدای دڵنیابە لە قازانجی خۆتایە پیاوێک بێستانێکی دەبێت دەڵێ هەموو ڕۆژێ دەچووم زرکە کاڵەکان لایەکیان دەخورا قەپێکیان پیا دەکرا ڕۆژێک مڕاقەبەم کرد و تەڵەم نایەوە سەی دەکەم کیسەڵێکی گەورە کیسەڵێکی گەورە وا دێ بە ماتەمات دەیەوێت لە زرکەکان نزیک بێتەوە وتم ئا ئەمە تۆی ئەبێ عیلاجت بکەم خێرام خستمە سەر پشت و بەردێکی زۆر گەورەم خستە سەر سنگی وەی ئێوارە کە ڕۆیشمەوە لە تورەکەی کەم بەو نێتەش بووم کە لە دەرەوەی بێستانەکەم و لە شوێنێکی دوورا فڕێدەم بۆ خۆی بڕوە سبحان الله ئێوارە دەستم لە ئیش هەڵگرت و سەرخەوێکم شکاند و ڕۆیشمەوە کیسەڵم لەبیر چووەوە دوای ئەوە ماوەیەک مەشغوڵ بووم چوومە شار لە دێیەکەی خۆمانەوە زۆرم پێچوو پشتێشەیەک ڕووی تێکردم پشتێشەی وا عەجیبم نەبینی بوو منێکی کابرایەکی کاسب بێ عەیب ئەشیعەم دەکرد دەیانگوت ئینزیلاقن نییە دەرزی و دەرمانم بەکاردەهێنا ئاسوودە نەدەبووم نەمدەتوانی لەسەر پشت لەسەر دەم چۆن ڕاکشێم واللهی ڕۆژێکیان مناڵەکانم هێنایان مەوانێ و بە سواری گوێدرێژ بردیانم بۆ ناو بێستانەکە ئا لەو کاتەدا شیسەڵەکەم بەبیر هاتەوە ئەڵێ ڕۆیشتم سەیرەکەم هێشتا زیندووە پانزە شەوی پێچووە هێشتا دەستەکانی لە حەوادایە ئەوەندەی ملی گەیشتوەتە چوار دەوری خۆڵەکەی خواردوە لە برسانە پەنا بەخوا ئەڵێ چاوی تێبڕیم و سەیری کردم لەو کاتا وتم بەخوا ئەم پشتێشەیەم هی تۆ بوو خوا گەورە ئاگاداری کرد من زوڵمێکی زۆر بێت تۆ چەندت پشتت بێشێ بەردە گەورەکەم لابرد و خێرا لە باوەشمان گرت و برمانە سەر جۆگە ئاوێک چارەگە سعاتێ زیاتر دەمی پێوەنا زۆری تینوو بوو هێنامەوە هەندێک کاڵەکم بۆ پاک کرد بۆم دانا سبحان اللە دەمی لێنەدا و نەیخوارد ڕۆیشت و خۆی بەناو پنگەڵانی دەوری ئاوەکەدا کرد و ئەو ئاسوودەیەک بە پشتما هات واللهی سوێن دەخوا دەڵێ دەوری نیوەڕۆ بوو بۆ ئێوارە ئازار لە پشتما نەما لەبەر ئەوە ئەم ئاژەڵانش پەروەردگاریان هەیە زوڵم لە کیسەڵێکیش مەکە زوڵم لە ڕەقەیەکیش مەکە کوردستانێکی جوان زەویەکی ئاوەدان بەهارێکی شیرین با بە دەستی خۆمان تێکی نەدەین حەیف نییە ئەم ژینگە جوانە ئەم کوردستانە جوانە ئەم بەهارە جوانە ئەو جوانی پێ بەخشیوین ئێمە بۆ ڕاوکردنێک بۆ ڕاوکردنێک بچین تێکی دێن هەیە کۆترێک تخوا کەوێک کورە هەیە کەروێشکێک واللهی با ئەمانە پارێزین من دەستخۆشی لە پۆلسی دارستان و ژینگە پارێز دەکەم کە بێ هەمومان هاوکاریان بین والله ئێمە واجبێکی شەرعیە لە هەر شوێنێک ڕاوچیەکت بینی بە موبایل تەلەفۆن بکەی بە پۆلیسی دارستانەوە ئاگاداری بکەی کە ئەم فڵان کەسە زوڵم لەم ژینگەیە دەکا کابرا نەمردوە لە برسان کەوێک کوژێ سێچکەیەک بکوژێ ئەی هاوار ئەبێ واز لەوانە بێنین چەند جوانە ئەو دیمەنی شاخانە بە قاسپەی کەو و دەنگی هەموو جۆرە باڵندەیەک بڕازێتەوە دەڕۆی بۆ شاخ و دەشت مانع نییە گۆشتی خۆت بەرە هاتە بەردەمت ئەو کەوە دەستی بۆم مەبە تەقە هەر مەکە تەقەکردن بۆ خۆی شتێکی ناشایستەیە لە وڵاتێکی پێشکەوتوودا ئەگەر بتەوێت حکومەت بی نابێت گوێبیستی دەنگ بی نابێت چەک بەدەستی هێزەکانی ناوخۆ و پۆلیس و ئاسایشەوە نەبێ بەدەستی پێشمەرگەوە نەبێت نابێت بەدەستی هەر هاوڵاتی و ڕاوچێوە هەبێت لە شاخە ڕاویش لە وڵاتان تەنزیماتی تایبەتی خۆی هەیە حەدی خۆی هەیە شوێنی خۆی هەیە بەڵام من دەڵێم لە وڵاتی ئێمەدا قەتعیەن دەبێت قەدەغە بکرێت چونکە ستەممان زۆر لە ژینگە کردووە لێی کراوە پێش ئێمە بەو هەموو کیمیا بارانانە تاوەکو خۆی لێ دێتەوە ئەمجا تەنزیمی ڕای بۆ بکرێتەوە ڕێز لە پۆلیستی دارستان بگیرێ هاوکاریان بکرێ حرمەتیان بگیرێ نەڵێ لە پێناوی کەوێکە بنەماڵەیەک لێ عاجز بێ لەبەرەوە ئیشاڵڵا ئەو ژینگە جوانە ئەو بەهارە جوانە با دڵیشمان جوان بێ با دڵ و دەروونیشمان لەگەڵ خوای پەروەردگاری خۆمانا پاک بێ چونکە بەهار پێمان دەڵێ قسەمان لەگەڵاکا و ئێمەش دەڵێین ئەی کردگار خاوەن پێشانگاکەی بەهار بە قاش دێم و بەدەم دەڵێم سبحان اللە بازاڕێکی پڕ کاڵایە و شارێکە و دەرگای واڵایە و هەر دیمەنێک یەک ئاڵایە و نووسینێکی لە پاڵایە نووسراوی خامەی ئەڵڵایە و لێی نووسراوە بەهار بۆ ژیر پێشەنگایە ئەرشیفێکی حەشرگایە یاران بەهار هێمایە بۆ دانایەتیی پەروەردگار و درەوشانەوەی ناوی ڕەحمان و ڕەحیم و غەففار، ئەوەی بەهار نەیجووڵێنێ کەسێکە خۆی کەڕ کردووە، هەر مردووە بەرگی زیندووی بەر کردووە، چونکە تابلۆکانی بەهار کە دێنە گۆ دەڵێن بە من دەڵێن بە تۆ بکەونە خۆ، تێشووی ڕێگا زوو بکەن کۆ، هەشتی دەمژ مەکەن بە نۆ. بۆیە یاران ئێمەش گوڵی بەهارێکین، خاوەن چیغ و دەوارێکین، هاکا باڕەشی پایزی چیغ و دەوارەکەی بردین، وەک گەڵای دارەکانی پار تێکەڵ بە ئەو خاکەی کردین. دەسا یاران توخوا وەرن با دەست گرین، ملی ڕێگای ڕاستی گرین، جۆرێک بژین، جۆرێک بمرین، کە شایان بین بلیتی چوونە بەهەشتی بەهاری قیامەت وەرگرین. یاڕەبی ئەوانەمان کە لە دنیا دەرچوون و پێش ئێمە سەفەری قیامەتیان کرد یاڕەبی بە هەشت جێگایان بێ ئەوانەی ئازیزانیان لە دەستداوە و خۆشەویستان بەجێیان هێشتون و لە بەهارا دڵ ناڕەحەتن یاڕەبی خوا سێبوری بە دڵ و دەروونیان بدەی خوای ئەوانەی دەستکورت و هەژارن قەرزارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە ئەوانەش یارمەتی هەژاران دەدەن خوا تۆش زیاتر کۆمەکیان پێ بکەی ماڵ و ماڵ مڵکیان بەرەکەتی تێ بکەوێ یاڕەبی خوایە ڕۆژی دوعا قبوڵبوونەوە دەستە بەدەست نوێژانە لێت دەپاڕێنەوە بۆ ئەو نەخۆشانەی کە هانایان بۆ تۆ هێناوە یاڕەبی خوای پەروەردگار یا شافی یا ئەڵڵا شیفایان بۆ بنێری یاڕەبی خوایە شیفای هەموو نەخۆشەکان بنێری دڵی هەموو دڵ بەخەمەکان ئاسوودەکەی ئیسلاحی حاڵی خێزانە ناکۆکەکان بکەی مناڵ بەخشی بەو کەسانی کە تا ئێستا مناڵیان نییە ئەوەی ئەولادی هەیە بۆی ساڵحکەی ئەوانەمان چاکین خوای هیدایەتمان زیاتر بدەی